پریانیشی دروست کردووە لە بڵێسەیەکی سافی ئاگر، واتە لە ئاگری پاک و ساف و بێ گەردی دروست کردوون کە هیچی تری تێکەڵ نییە. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە، ئەی بەرەی ئادەمیزاد و پەریان، بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ خوا گەلە کەشتی بایەوان هەڵدراویشی هەیە کە بە ناو دەریادا ئەڕۆن و وەک چیاوان لە بەرزی و گەورەییدا. فبأي آلاء ربکما تکذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ کل من علیها فان. خوا خوایەکی وایە هەموو ئەوانەی لە ئاسمانەکان و لە زەویدان پرسیار و داوای لێ ئەکەن لە هەموو بابەتێ و لە هەموو کات و ساتێکا لە بەجێهێنانی نیازێک و دروست کردنی شتێکایە. فبأي آلاء ربکما تکذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ سنفرغ لکم ایها الثقلان. بێگومان لەمەولا دەستمان بەتاڵەبێ بۆ لێپرسینەوە و حیساب و کیتاب لەگەڵ کردنتان لەو دونیادا، ئەی جووتە کۆمەڵەکەی ئادەمیزاد و پەریان. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان، بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێباوەڕن و ئینکاریەکەن؟ ئەی کۆمەڵی پەری و ئادەمیزاد، ئەگەر ئەتوانن لە ئەتراف و لاکانی ئاسمانەکان و زەوییەوە دەرچن، دەرچن، ناتوانن دەرچن بە زۆر و هێز نەبێ و خۆ زۆر و هێزیشتان نییە، یا ناتوانن دەرچن بە دەسەڵاتێ نەبێ کە خوا بتانداتێ و بۆ خۆتان هیچتان بۆ ناکرێ. ئەنێررێتە سەرتان چەند بڵێسەیە لە ئاگر و مسی تواوە و کە ئەوەتان نێررایە سەر ئیتر زاڵ نابن و ناتوانن لە ئەتراف و لاکانی ئاسمان و زەوی دەرچن. فبأي آلاء ربکما تکذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ لەو ڕۆژەدا کە مردووان زیندوو ئەکرێنەوە و ئەبرێن بۆ ئەو وێستگەیەی تیایا ڕائەوەستێنرێن، پرسیار ناکرێ نە لە ئادەمیزاد و نە لە پەری لەبارەی تواناکانیانەوە، چونکە بە سەر و سیمایانا دیارە کێ و چ کارەن. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ ولمن خاف مقام ربه جنتان بۆ ئەوانەیش کە لەوەی خوای خۆی ترساون کە ئەوەستێ بۆ حیساب و کیتاب کردن لەگەڵ بەندەکان دوو بەهەشت هەیە بەهەشتیکیان بۆ ئادەمیزادەکانیان و ئەویان بۆ پەریەکانیان ئەو دوو بەهەشتە دار و درەخت و میوە و لق و پۆپی زۆریان هەیە. فبأي آلاء ربکما تکذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ فیهما عەینان تەجریان. لەو دوو بەهەشتەدا لە هەر میوەیە دوو جۆری ناسراو و نەناسراو یا دوو جۆری تەڕ و وشک هەیە. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان. ئەوانەیش کە لەو بەهەشتانەدان پاڵ ئەدەنەوە بە ڕایەخی واوە ناوەکەی ئاوریشمی ئەستوورە ئیتر ئەبێ دەرەکەی چی بێ و لێکردنەوەی میوەی بەهەشتەکانیش نزیکە دەستە و هەستانەوەی ناوێ. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ ئەو حۆریانە لە سووریدا ئەڵێی یاقووت و لە سپێتیدا ئەڵێی مەرجانن، واتە ڕەنگیان سوور و سپییە. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ ومن دونهما جنتان لە دوو بەهەشتە وەعدە پێدراوەکەیش بەولاوە دوو بەهەشتی تر بۆ بەهەشتیە دەستە ڕاستەکان هەیە. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ مدهامتان. ئەو دوو بەهەشتە لەبەر زۆری دار و درەخت کە دەوریان داوە ڕەشباو دیارن. ئافرەتانی چاک و جوان لە شێوە و لە ڕەوشتا لەو بەهەشتانەدا هەن. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.